پاری بیست و یەک، ڕێگەی کۆتایی، کاتێک لە هەموو شێوازەکان ئەنجامتان دەست نەکەوت، ئەوا دەستەودامێنی ئەم شێوازە ببن، ئازیزانم. چارلس شواب، بەڕێوەبەری گشتی کۆمپانیای داڕشتەی کانزا پرسیاری دەکرد لە بەڕێوەبەری کارخانە کە نەیدەتوانی کرێکارەکان بە کاری لە ڕاددەی گونجاو بکات و کارێک بکات کە بەرهەمی کارخانەکە زیاد ببێ. گوێ لەم گوتەیەیان بگرن، بێ چێژ نابێ. دەکرێت. چارلز شواب، هۆی چییە کە بەڕێوەبەرێکی شیاوی وەک تۆ ناتوانێت کرێکارەکان ناچار بەکار بکات؟ بەڕێوەبەری کارخانە، باوەڕتان هەبێت خۆشم تیا ماوم. چارلز، دەتوانیت بڵێیت تا ئێستا چیت لە بەرامبەر کردوون؟ بەڕێوەبەر، هەر کارێک کە بە مێشکمدا بهاتایە. چارلز، وەکو چی؟ بەڕێوەبەر، نازیانم کێشاوە، سووکایەتیم پێکردوون، بە قوربان و بە ساقەیان بووم، پاڵم پێوەناون، سوێندم داون، تەهدیدم کردوون. چارلز، چۆن تەهدیدت کردوون؟ بەڕێوەبەر، بە توڕەییەوە جنێوم پێداون و تەهدیدیشم کردوون کە ئەگەر کەم کاری بکەن دەریان دەکەم، بەڵام ئاکامی نییە، ئەوان ئامادەی هاوکاری کردن نین. ئەم گفتوگۆی نێوان چارلز و بەڕێوەبەری کارخانە لەو سەعاتانەی عەسردا بوو کە کرێکارەکانی ڕۆژ کاریان تەواو دەبوو جێگایان دەدا بە کرێکارەکانی تاقی شەو. چارلز کە سەیری تەواوبوونی کاری ڕۆژی دەکرد بە بەڕێوەبەری وت. تکایە پارچەیەک تەباشیرم بدەرێ. بەڕێوەبەری کارخانە کە نەیدەزانی مەبەستی چارلس شواب چییە، بە تێڕوانینێکی پرسیاراوی پارچەیەک تەباشیری هەڵگرت و لە دەستی ئەودا داینا. چارلس ڕووی کردە دەستەیەک لەو کرێکارانەی کە دەیانویست بچنە دەرێ و لێی پرسین، ئەمڕۆ چەند جار تیانەکەتان پڕ و خاڵی کردۆتەوە؟ کرێکارەکان کە مەبەستی چارلس شوابیان بۆ دەرنەکەوتبوو وەڵامیان دایەوە، شەش تیان کارمان کردووە. چارلز شواب بەبێ هیچ ڕوونکردنەوەیەک بە تەباشیر لەسەر کاشی هۆڵەکە بە گەورەیی نووسی، شەش. نووسینەکە ئەوەندە گەورە بوو کە سەرنجی هەمووانی ڕادەکێشا. بە ڕۆشتنی کرێکارەکانی ڕۆژ، نۆرەی کرێکارانی شەو هات کە بچنە ساڵۆنی خۆئامادەکردنەوە و جلگۆڕین. ئەوان بە بینینی ژمارە شەش تێگەیشتن کە ئەوە ئاماری کاری کرێکارانی ڕۆژە. کرێکارانی شەو خۆنەویستانە هەستان بەوەی کە باڵابوونی خۆیان بۆ کرێکارانی ڕۆژ دەربخەن. ئەوان کاتێک شوێنی کاری خۆیان بەجێهێشت لەبری ژمارە شەش، ژمارەی حەوتیان لەسەر نووسی کە دەرخەری کاری شەویان بوو. کرێکارەکانی رۆژ بە بینینی ژمارە حەوت بەڵینیان دا کە دەرسێکی وەهایان دابدەن کە هیچ کاتێ خۆیان بە باڵاتر دانەنێن. ئەوان عەسر کە چوونەوە بۆ ماڵەوە لە بری ژمارە حەوت ژمارەی دەیان لەسەر زەویەکە نووسی کە سەرنجی کرێکارەکانی شەوی بۆ رکەبەرایەتی رادەکێشا. بارودۆخ بەم جۆرە بەردەوام بوو تا سەرەنجام وای لێهات کە بەرهەمی کارخانەیەکی لە حاڵەتی وەستان و بەر شکستبوون نەک تەنها زیاد بکات، بەڵکو ئاستی بەرهەمهێنانی کارخانە لە ڕیزی یەکەمی کارخانەکانی توانەوەی کانزادا خۆی بینیەوە. چارلز شواب سوودی لە چ شێوازێک وەرگرت بۆ ناچارکردنی کرێکارەکانی بە کاری زیاتر؟ با خۆی وەڵام بداتەوە. چارلز شواب، ڕای من هەمیشە دەربارەی دروستکردنی ڕکەبەرایەتی شەریفانە بووە، ئەمجارەشیان هەر سوودم لەمە وەرگرت. پرسیار، لە هەر بارودۆخێکدا، هەر ئەوە پێشنیار دەکەن، چارلس، مەبەست لە ڕکەبەرایەتی خستنەوەی بەربەرەکانەی پەست و نادروست کە تەنها مەبەست پارە بێت نییە، باشتر بڵێم من مەیلی باڵابوون لە تاکەکاندا دەوروژێنم، چارلس شواب لەسەر هەقە، مەیلی زاڵبوون، بانگهێشت بۆ ڕووبەڕووبوونەوە لە ڕێگە دروستەکانەوە، شێوازی دروستی و وروژاندنی پیاوانی پڕ هەڵایە، ئایا تیۆدۆر ڕۆزفڵت بەبێ چوونە مەیدانی ڕکەبەرایەتی دەیتوانی وەک سەرۆک کۆمار بژێررێ؟ بێگومان نا، چۆن ئەو سوارکارە توڕەیە کە تازە لە کوبا گەڕابۆوە، بەبێ تەحەمول کردنی سەختیەکانی ڕووبەڕووبوونەوە، کاتێ کە ڕۆزفڵت وەک فەرمانداری ویلایەتی نیۆیۆرک هەڵبژێررا، ڕکەبەرەکانی زانیان کە ئەو لە دانیشتوانی نیۆیۆرک نیە، واتە هەرگیز لەم ویلایەتەدا بە شێوەی هەمیشەیی جێگیر نەبووە، کاتێ کە ڕۆزفڵت بۆی دەرکەوت کە ڕکەبەرەکانی پەنجەیان خستووەتە سەر چ خاڵێکی هەستیار ترسا و هیچی وای نەمابوو لە ڕکەبەرایەتییەکە پاشەکشێ بکا. لەم کاتەدا بوو کە تۆماس پلاست هەستی جوامێری ئەوی ورووژاند. پلاست بە دەنگێکی وەها کە ڕۆزفڵت هەرگیز لە یادی نەکات وتی، باوەڕ ناکەم قارەمانی گردی سانەپوان ئەمەندە ترسنۆک بێت. ئەم ڕستە ورووژێنەرە بووە هۆی ئەوەی کە ڕۆزفڵت جارێکی تر بچێتەوە گۆڕەپانی ڕووبەڕووبوونەوە و ڕێگەیەک بگرێتە بەر کە مێژوو ناچار بێت تۆماری بکات. بانگهێشتی ڕۆزفڵد بۆ بەربەرەکانێکردن بە یەک ڕستە نەک تەنها ژیانی خودی ئەوی گۆڕی، بەڵکو کاریگەرییەکی واقیعی هەبوو لە مێژووی ئەمریکادا. چارلز شواب ئاگاداری توانایەکی باڵا بوو کە خۆی لە بانگهێشتکردن لە ڕووبەڕووبوونەوەدا دەبینییەوە، هەروەها بورس بلات و ئال سمیت. ئەو کاتەی ئال ئسمیت فەرمانداری نۆیۆرک بوو، زیندانی بەناوبانگی سینگ سینگ بەبێ سەرۆک و سەرپەرشتیار مابۆوە. ڕۆژانە ئەو هەواڵە ناخۆش و نەشیاوانەی زیندان، فەرمانداری نۆیۆرکی ئازار دەدا. ئەو هەڵانەی کە دەربارەی خراپی بارودۆخی زیندان و زیندانییەکان دەگەیشت سەرەنجام ئال ئسمیتی ناچار کرد تا کەسێکی شارەزا و لێهاتوو بۆ بەڕێوەبردنی زیندانی سینگ سینگ هەڵبژێرێ، بەڵام ئەم کەسە دەبێت چ کەسێک بێت؟ ئال ئسمیت ماوەیەکی زۆرە کە زیندانی سینگ سینگ بۆ ئێمە بۆتە دەردەسەر. لوئیس لاوس کە وای دەزانی ئیسمیت بە نیازە دەربارەی ئیدارەی زیندان لەگەڵ ئەودا ڕاوێژ بکات، بە خۆشڕووییەوە وتی سینگ سینگ نەک تەنها زیندانێکی سیاسییە، بەڵکو بابەتێکی سیاسی زەقە و بۆ بەڕێوەبردنی ئەو زیندانە ناکرێت سوود لە کەسی ئاسایی وەربگیرێت. دەکات. ئال ئسمیت دەست بەجێ چاوی بڕیە چاوی لاوس وتی ئایە سەرپەرشتی زیندانەکە دەگرێتە ئەستۆ؟ چونکە لەبەر ئەم ئیشەیە هەروەک خۆت وتت پێویستمان بە پیاوێکی بە تەجروبە و خاوەن توانایە. لوئیس لاوس لە بەرامبەر پرسیارەکەی ئیسمیتدا ماوەیەک بەبێ دەنگی مایەوە و بیری کردەوە. ئەو بیری کردەوە کە ناتوانێ ماوەیەکی زۆر لەسەر ئەم کارە بەردەوام بێ چونکە سینگ سینگ چاوێکی زۆری لەسەرە و کۆمەڵێکی زۆر پیاو خراپ دەبرێتە ئەوێ. ئایا سەرپەرشتی کردنی سینگ سینگ بایەخی ئەوەی هەیە کە ئەم پێگەی ستای خۆم لە دەست بدەم؟ ئیسمیت کاتێک بینی کە لاوس دوودڵە و ڕاڕایی هەیە پێی وت، بەڕێز لوئیس، لەوەی کە دەترسن ئەم پۆستە وەربگرن سەرزەنشتتان ناکەم و ئەگەریش قبوڵی نەکەن لە لای منەوە بەخشراون، چونکە کارێکی دژوارە پێویستی بە توانای بەڕێوەبەرایەتیی باش و هەندێک مەسەلەی تر هەیە. من بە گومانبردنی ئەو تایبەتمەندییانە کە لە ئێوە دا بوو دەمویست ئەم کارەتان پێ ڕابسپێرم. قسەکانی ئیسمیت بووە هۆی وروژاندنی هەستی باڵابوون و باڵاخوازیی لاوس. ئەو کە دەیویست سەرچاوەی کاروبارە بە بایەخەکان بێت، هەر لە هەمان دانیشتندا ڕازی بوو کە بچێتە زیندانی سینگ سینگ. ئەمە جێی سەرنجە کە بۆ ئێوەی بڵێم، ئەو یەکێک بوو لە گەورەترین ئەو بەڕێوەبەرانەی کە زیندانی سینگ سینگی مێژوویی بە خۆیەوە بینی. هەزاران هەزار نوسخە لەو کتێبەی ئەو کە لە ژێر ناوی دوو هەزار ساڵ لە سینگ سینگدا نووسی، فرۆشرا. چەندەها جار لە ڕادیۆوە چاوپێکەوتنی لەگەڵ کرا و دەربارەی کارەکانی لە ناو زینداندا قسەی دەکرد. لەو داستانانەی کە دەربارەی زیندانییەکانی سینگ سینگ دەیگێڕایەوە، چەندەها جار، فیلم ئامادە کراوە شێوازی ئەو لە باشتر کردنی حاڵی زیندانیەکان زۆر کاریگەر بوو بەرەنجامی درەوشاوەی هەبوو شێوازی تەجروبیەکانی ئەو نەک تەنها لە باش بوونی بارودۆخی سینگ سینگ دا کاریگەری هەبوو بەڵکو لە چاک بوونی بارودۆخی ئیداری تێکڕای زیندانەکانی ئەمریکا دا ڕۆڵی باشی بینی و ئەم ڕۆژە کراوە بە ڕێسای بەڕێوەبەرایەتی زیندانەکان بەڕێز هاردی فاریستۆن دامەزرێنەری کارخانەی تایە دروستکردنی فاریستۆن دەیگوت، پاش ئەزموون و تەجروبەیەکی زۆر بۆم دەرکەوتووە کە پارە بە تەنها بەس نییە بۆ وروژاندنی خەڵکانێکی دروستکار و نەجیب بە واتایەکی تر بۆ یەک بوون و پاراستنی تاکە بەرجەستەکان بەس نییە گرنگ بەشداریکردنی ئەوانە لە یادیدا. بە ڕەچاوکردنی ئەوەی کە وترا، شتێک کە تاکە سەرکەوتووەکان حەزیان پێیەتی ئەمەیە، بەشداری لە یاریدا، بە واتایەکی تر، بەدەستهێنانی هەل بۆ دەربڕینی هەبوونی هەل پەیداکردن بۆ خۆدەرخستن لە ڕێگەی ڕکەبەرایەتی دەبێتە هۆی ئەوەی تاکو خەڵک بەهرەکانی ناخی خۆیان دەرببڕن بۆ دروستکردنی ڕکەبەرایەتی سوود لە وروژاندنی مەیلی باڵابوون و هەستی گرنگبوون ببینن بۆ هاوبیروڕاکردنی تاکەکان لەگەڵ خۆتاندا هەوڵبدەن تا هەستی کە بەرایەتی لە تاکە جێمەبەستەکانی خۆتاندا بوروژێنن.